ولا يسرى على كتاب الله عز وجل في ليلة فلا يبقى في الأرض منه آية وتبقى طوائف من الناس الشيخ الكبير والعجوز يقولون أدركنا آباءنا على هذه الكلمة لا إله إلا الله وهم لا يدرون ما صلاة ولا صيام ولا نسك ولا صدقة وتە ئیسلام دەسڕێتەوە و کاڵ ئەبێتەوە وەک چۆن ڕەنگ و نەخشی پۆشاک کاڵ ئەبێتەوە و دیار نامێنێ. لە شەوێکدا خوای گەورە قورئان هەڵ ئەگرێتەوە هیچ ئایەتێکی لەسەر زەویدا نامێنێ. خەڵکانێ لە خەڵکی دەمێننەوە پیرە پیاو و پیرە ژن ئەڵێن لە باو باپیران ووشەیەکمان پێ گەیشتووە کە لا ئیلاهە ئیلا اللە یە ئیتر نە دەزانن نوێژ چییە نە ڕۆژوو نە حەج نە زەکات نە سەدەقە و ئەو کەلیمەیە ڕزگاریان ئەکا لە ئاگر. جا دەوترێت ئەمانە ئەمانە نەدەزانن نوێش چییە نە ڕۆژ و نە زەکات نە حەستەنها وشەی لایلاه ئللا الله دەڵێن ڕزگاریشانە بێ لە ئاگەر چونکە عزر بە جەهلیانێ کەواتە ئەمە بەڵگەیە لەسەر ئەوەی کە هەر کەسێک کوفر و شیرک بکە بە جەهل عزری هەیە وەڵام سەرتا فەرمودەکە مووقوفە لەسەر حودەیفە واتە قەولی حودەیفەیە وزانانی جەرح و تعدیل قسەیان لەسەر ڕاوی سەنەدەکەی هەیە لەوەدا کە ئایا ئەم وتەیە ئەم وتەی حودەیفە کە بگاتەوە بە حودەیفەش صحیحە چەسپاوەلی یاننا فەرمودەکە لە ناو نۆ کتێبەکەی فەرموودە تەنها ئیبن ماجە ڕیوایەتی کردووە کتوبی تسعە ئەویش بە ژمارە 449 واتە لە زەوائید ئیبن و ماجەیە بەسەر هەر نۆ کتێبەکەی فەرموودەوە ئیمامی میزی و ئیبن و تەیمیە هەندێک لە زانیان پێیان وایەکە ئەن الغالیبە عەلامان فەرید و بیبن و ماجە الضعف واتە بەگشتی ئەوەی کە ئیبن ماجە بە تەنها ڕیوایەتی کردبێ هیچ زانایەکی تر فەرموودەکەیان ڕیوایەت نەکردبێ ئەمە لاوازی تێدایە بەڵام ئەم قاعدەیەش تەوان بەو ڕەهایە نییە و دەکرێت فەرموودەیەک تەنها ئیبن ماجە ڕیوایەتی کردبێت و صحیحیش بێ و ئێمە ئەم فەرموودەیە لە ڕێزی ئەو فەرموودە سەیحانە دادەنین کە ئیما ئیبن ماجە بە تەنها خۆی ڕیوایەتی کردووە بەڵام ئایا دەبێتە بەڵگە عزر بە جەهل بێگومان نەخێر چونگە فەرمودەکە ئەوەی تێدایە ئەوەی تێدایە ینی ئەم فەرمودەیە ئەوەی تێدا نییە کە تووشی شیرک و کوفر بوو بێتن و عوزریان بۆ هێنرابێتەوە بەجهل بەڵکو بەهۆی هەڵگیرانی قورآن بەهۆی نەمانی علمەوە لەو سەردەمەدا خەڵکی شەڕائع و شەریعەتیان ون ون کرد و ونی دەکەن پاشان ئەم فەرموودەیە باز لە کات و سەردەمێکی تایبەت ئەکا کە تەواوی قورئان و زانست هەڵئەگیرێتەوە تەنانەت لە سنگ و دڵەکانیشە و جەهل و نزانین باڵە کێشەی بەسەر خەڵکیدا بەهۆی ئەمەوە خەڵکی نازانن نوێژ زەکات حەج ڕۆژوو چییە ئەمە ناکرێتە قیاز بۆ ئەو بۆ ئەم سەردەمە کە قورآن بوونی هەیە لە ناو خەڵکیدا بانگەوازی تەوحید و بانخوازانی لە هەموو شوێنێک هەن و هەموو خەڵک بانگەوازی تەوحید و ئیسلامیان چۆ بە گوێیانە دەزان کە دینێگە ناوی ئیسلامە کتێبێگەێنا لەلایەن خواوە دابزیۆنای قورآانە ئەوەی دوای گەیشتنی دەنگی قورآان و ئیسلام ئێشتا هەر لە ناو کفر و شرکدا بمێنێتەوە هیچ عزرێکی نێ لای خوا کە سزای هەتایی نەدا ابن باز بە ڕحمە بێ دەفەرمێ من عاشە فی بەلدین یسمع فیه الدعوە إلى الإسلام وغيره ثم لا يؤمن ولا يطلب الحق من أهله فهو في حكم من بلغته الدعوة الإسلامية وأصر على الكفر وتأوي لولاتك بجي كبانقوازي إسلام وجقل لويش ببيستي پاشان ئیمان نهێنێ و بە دوای حەقدا نەگەڕێ لە لای ئەهلی حەق ئەو حکمێوانەی هەیە کە بانگەوازی ئسلامیان پێگەیشت و سوورن لەسەر کوفر فرموودەکەی حودەیفە باسی کۆتا نیشانەکانی قیامەت ئەکا کە ئیتر قورآن هەڵ ئەگیرێتەوە و خەڵکی وردە وردە دەگەڕێنەوە بۆ کوفر و شیرک و بتپەرستی و دنیا بە سەراواندا تێگەچ ئەوەشی بێوێ بە دوای حەقدا بگەڕێ بوونی نەماوە هەڵگیراوەتەوە جاهیلێت باڵە کێشێ بە سەریاندا چۆن ئەکرێ ئەو سەردەم و کاتە، کاتە تایبەتە کە هێشتا نەهاتووە، بکرێتە قیاس بۆ سەردەمی ئێستا کە ئیسلام و قورئان و ئیسلام و قورئان تەواوی سەر زەوی گرتووەتەوە، هیچ وڵات و شوێنێک نییە ناو و بانگەوازی ئیسلام و قورئانیان نەبیستبێ، ئەوەی لە ناو کوفر و شیرکدا بێ لە کەمتەرخەمی خۆیەوەیەتی، یان لە غەرقبوونی لە دونیا و پشتکردن و ئیعراضێتی لە دینی حەق. ظاهری فەرموودەکەش ئەوەیە کە ئەم پیاو و پیرەژنە کە وشەی لا الە الا اللە دەڵێن وەک ئیب وەک عیبادەت و نزیک بوونەوە لە خوا دەیڵێن وەک ئیما ئیبن کەسیر بە ڕەحمەت بێ لە لە البدایە والنهایە بەرگێک لاپەڕە بیست و یەک دەفەرمێ باسی کردووە بە پێچەوانەی بۆچوونی کەڕامییە موڕجیئەکان کە پێیان وایە ئەوانەی لە فەرموودەکە باس کراون مجرد و شەی لە ئەیلا لەڵا دەڵێن بەبێ ئەوی واتاکەشی بزان اعتقادیان پێ هەبێ بۆیە بیرروباوەڕیان وایە کەڕامیەکان ئیمان تەنها قسەیە ئەگەر بیرو باوەڕ و کردەوەشی لەگەڵا نەبێ هەموو ئەهلی سوننە یەکڕان لەسەر ئەوەی کە بە تەنها وتنی لا اله الا الله کە زانینی واتاکەی و عملی لەگەڵا نەبێ هیچ سوودێک بە خاوەنەکەی ناگەینێ و کچێکی شێخی ئیسلام محمدی کوڕ عبدالوهاب فەرموویەتی و مجرد الاتیانی بلفظ الشهادە من غير علم بمعناها ولا عمل بمقتضاها لا يكون من المكلف مسلما بەبێ عەمەل و بیروباوەڕ بە واتاکەی، ئەمە کۆدەنگی و ئیجماعی ئەهلی سوننەیە، کەواتە ئەوەی پێی وابێ بە تەنها وتنی لا ئیلاهە ئیلا اللە بەبێ زانینی واتاکەی، بەبێ کردەوە بە داخوازیەکانی مرۆڤ دەکاتە موسڵمان و ئەهلی ئیسلام، بێگومانەوە لەسەر بۆچوونی موڕجیەکان، لەناو موڕجیەکانیشا پوچترین گروپیان کە کەڕامیەکانن، پێیان وایە کە ئیمان تەنها وتنی شایەتومانە. ئەگەر عیلم و بیروباوەڕ بە واتاکەی عەمەلیش بە داخوازیەکانی نەبێ. موسیبەت ئەوەیە کە ئەم بۆچوونە بەتاڵی موڕجیئەکان خەڵکانێک هەڵگری بن کە بانگەشەی چۆنکەوتنی سەلەف بکەن و بەرگی سەلەفیەت بکەن بە بەریدا ئەم فەرموودەیی ئەم وتەی مامی حوزەیفە کە مەوقوفە لەسەر ئەو ئەگەر سەحیحیش بێ دەکەنە دەلیل و بەڵگە بۆ ئەوەی کە ئەم پیرەژن و پیرەپیاوە کە لە سەردەمی هەڵگیرانی قوڕانە تەنها دەڵێن لا ئیلاهە ئیلا اللە هیچی تر ناکەن واتە عمل بە لا ئیلاهە ئیلا اللە ناکەن کردەوەشی پێ ناکەن و ئەهلی ئیسلامیشن ئێ بۆ خۆی ئەمە ئەمە ڕەوازدانە بە فکری کڕامەکان کە کەسێک پێی وابێ لا ئیلاهە ئیلا اللە تەنها قسەیە گەر اعتقادیشی لەگەڵانە بێ و کردەوەشی لەگەڵانە بێ بێگومان ئەمەش شوبهەیەکی بەتاڵە لەو شوبهانەی کە جەرجیسیەکان هێناویانەتەوە